کاسێتی دەیەم لە دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع دیوی یەکەم لە لاپەڕە سێ سەد و دیوی دووەم ببورن لە لاپەڕە سێ سەد و شەست و نۆ. موختەسەر هەتا چەند مانگە و ماڵە لە دەس میوانە و حاڵیان بێ حاڵە نەیپەرژاوەتە خەلە و خەرمانی هەموو جێماون ئیش و فەرمانی سەری چەند مانگە تەماشا ئەکا نە بزنە نە مەڕ نە مانگا نە گا شەست حەفتا دینار قەرزارە بێ جێ نازانێ پەنا ببا لە بۆ کێ ئەمجا ئەزانێ کۆستی کەوتووە بە سەدبارەدا باوکی مردووە. ئاخ بۆ دڵسۆزێ داخ بۆ هامفەردێ یا یەکێ وەک خۆم هەناسە سەردێ دەس کەینە ملیەک دانیشین بە هەم تێکەڵ بکەین دەرد خەم لە بانی خەم من بۆ ئەو شیوەن ئەو بۆ من زاری بدەین بەسەردا بە بێ قەراری بەرپا کەی مەجلیس زایەڵە و ڕۆڕۆ واوەیلا خەینە سەحرا و کەژ و کۆ شمشاڵژەڵ شمشاڵژەن شلکە پەنجە لە سەر نەیی شمشاڵژەن شلکە پەنجە لە سەر نەیی چۆپی سەمەری مەقامی وەی وەی دەروێش تۆ دینت بەرزۆکە دەفت بگرە کەمەی دەف بە هێزی کەفت. دیدەم نەو نەمام دیدەم نەو نەمام دیدە ڕاستەکەم باڵا نەو نەمام بۆچی ناپرسی لە حاڵی خوڵام هەتا قیامەت من هەر بە تەمام دڵەی نازدارت لە چی ڕەنجاوە گەرمە مەیلەکەی ئەو سات نەماوە کام ئەمری تۆ هات نەمنا سەر سەرم عالەم مەزانێ کە من دولبەرم مەیلت بۆ ساردە بە قسەی بەدگۆ بە قسەی ڕەقیب مەمکە ڕەنجەڕۆ. دیدەم شابازم تەڕلانی تەواو یارم دڵسۆزم ڕەفیقم خەم خوار شلم شێواوم شۆخەکەی شەنگم یاری ئاڵۆزاو مایل بە جەنگم حورم فریشتەم نازی دڵبەندم مەستم هوشیارم زیرەک و ڕەندم کوانێ ئیشارە و چاوەکەی جاران لەنجە و وردە ڕەوت سوبح و ئێواران کوانێ موحیبەت دوعا و پەیامت بەندی ئەجەلم ئازاد کە گەردن وە مەرگت قەسەم شادم وە مردن ئەمما بەو شەرتە بێیتە سەرینم بە چاوی پڕ ناز تێر بکەی شینم خاڵان تەڕ بکەی باشکی دوڕبار یەخەی زەڕنیگار دادڕی تا خوار پاش کفن و دفنم ببی بە یارم بگریتە باوەش گڵکۆی مەزارم سەر بنێی بەلای خاکی گۆڕخانم با دەرچێ لە دڵ خەمی زەمانم. بەری یەکێتی ئاشنا وەرە با ئاشنا بین لە ئاشنا چاکتر هەر وەک برا بین نەتبیستوە برا لە پشت برا بێ مەگەر مقەدەر لە لای خوا بێ کۆمەڵێ ڕێوی شێر ئەشکێنن پۆلە چۆلەکە با زەڕفێنن تەنها پەنجەیەک هیچی پێ ناکرێ کە کردت بە پێنج کێ بەرگەی ئەگرێ مشتە کۆڵە بێ و ناودە مەشکێنێ ڕەگی بنا گوێی دوژمن ئەپسێنێ ئێستەش من و تۆ با وەک برا بین وەکو پەروانە و شۆعلەی چرا بین من من و تۆ تۆ نەیەنینە کار گوێ نەدەین بە قەول بەدی ڕۆژگار بە دڵێکی پاک بۆ یەک خەمخوار بین بۆ سوودی یەکتر دایم هوشیار بین کە هاتاو خوێن و کوڕی یەک خاک بین ئەبێ دەرحەق یەک بۆچی ناپاک بین تەماع نەکەینە نامووسی یەکتر بۆ ڕۆحی یەکتر نەبین بە ئاگر. باوباپیرمان وا بوونایە زوو ئێستە ئیش ئێمە لە جێی تر ئەبوو سەمەرەی وەحدەت نەبوو بۆ ئەوان یەکێکیان کورد بوو یەکێکیان گۆران ئەم سەرشەقامی ئەو دەرگەزێنی دوژمن بوون بە یەک دوژمنی خوێنی ئەم خەڵقی گۆیژە ئەو سابوونکەران ئەشیشنای ئەشیشانەیەک بە شەق تێهەڵدان من مەنعیان ناکەم زەمان وەها بوو ئیختیار بە دەس پیاوی باڵا بوو کوێر دەس کێشێ ئەخاتە ناو چاڵ تیایا دەرنایەی هەتا هەزار ساڵ. مازووچنینی لادێ ژینی لادێ سەیرانە گەرچی تۆزێ گرانە ڕۆژی نەورۆزە وەل ساڵ ئەکەونە ی شکڕ و کاڵ یا جووت یا جۆگە هێنان بۆ ئاوداشتن دەغڵ و دان یا تووتنە و یا درە و ناوەستن بە ڕۆژ و شەو یا گێرە یا شەن کردن هەڵمەت بۆ فرمان بردن فەرقی نییە نێر و مێ هەرچی دانیشتووە لە دێ هەموو خەریک فەرمانن بە دەست هێنانی نانن. یا تووتنە یا درە و ناوەستن بە ڕۆژ و شەو یا گێرە یا شەنکردن هەڵمەت بۆ فرمان بردن فەرقی نییە نێر و مێ هەرچی دانیشتووە لە دێ هەموو خەریک فرمانن بە دەست هێنانی نانن تا تەواو ئەبێ هاوین تێ ئەکۆشن زۆر بە تین بینێ لەویا بەتاڵن خەریکی ئیشی ماڵن. بۆچی خۆت دا ئەگری؟ خۆت گورجۆکە دەست و برد. مام خواکەرەم بانگی کرد، ئەوەی کەوشی دڕاوە لە ماڵۆ توڕی داوە، ئەگەڕێ ئەیدۆزێتۆ، بە بەنێ ئەیدورێتۆ. ئاوایی ئەیکەن بە قا و قیڕەی مناڵ دەنگی پیاو، ئەوەی کە مازوچن بێ پیاو بێ وەیاخو ژن بێ، چارەکەی کۆڵی دایکی یا کراسە کۆنی باوکی ئەکا بە چارەکەی نان ئەوسا هەڵ ئەگرێ گۆچان ئەوەڵ ڕۆژ و ئاخر شەو پۆل ئەبەستن وەکوو کەو لە ناو شەخسی پەنا ماڵ هەر لە گەورە تا مناڵ. هەرچەن یاری ئەبینێ وەختە خۆی بپروکێنێ لەسەر چۆپی تا گاوان نەکەونە هەڵە داوان نازانن دنیا چۆنە چۆنە ئەم چەرخە کۆنە سەرچۆپی هەردوو دەستە یەک بۆ یەکتری مەستە تێکەڵ ئەبن کچ و کوڕ تێکەڵ ئەبن کچ و کوڕ بە چەشنی مێخەک و دۆڕ دەسەگرن بە تێکەڵاو کچی شۆخ و کوڕی لاو کچان کە جنسی نەرمن تۆزقاڵەیەک بە شەرمن شیوەن بۆ پیرەمێردی شاعر. دیسان سەر لە نۆ ماڵوێرانیمە، تەم و تەمەلول سەرگەردانیمە، دیسان وەک جاران شین و زاریمە، خەم و پەژارەی دەردە داریمە، دیسان چەرخەکەی چەواشەی بەدخوو، بۆ ئازاری دڵ کەوتە هاتوچوو. دیسان قرچەی زام دەروونی ڕێشم زوو خاو ڕێژ ئەکا جەرگی پڕ ئێشم گەردوون هەر تاوێ جەورێ ئەنوێنێ چەشنی بایەقووش بەسمێ ئەخوێنێ گەردوون کردەوەی نامورادییە دۆست لە یەک کردن دڵ ناشادییە. گەردوون بەدکاری بینی دڵانە گەردوون خەزانی باخچەی گوڵانە گەردوون هەر ڕۆژێ دوژمن پیاوێکە زەهری کوشندەی خاوەن ناوێکە حاجی تۆفیق بەگ پیرەمێرد مەشهوور مامۆسای زانای کوردی خواروژوور کام پیرە و پیرە بە هوشیاری عومری ڕابوارد بە فیداکاری کام پیرە و پیرەی بە ژیان و ژین گشت کوردستانی پڕ کرد لە زانین کام پیرە و پیرە هیمەتی نواند بۆ کوردی نووسین ئەو ڕچەی شکاند کام پیرە و پیرەی پەندی پێشینان کرد بە مامۆسایی بێگانە و خوێشان بۆ لای هام فەردان کەوتە دەست و برد لە کۆڕی یاران ماڵاوایی کرد ئەمجا ئەزانم شوومی کوردانە بەدبەختی هۆزی کوردی زمانە. گەردوون ڕیزی گرت بە شاعیرانی یەک لە دوای یەک بۆ دنیای فانی، زێوەر تیرێکی دا لە زامانم، بێکەسی شقوڕی خستە سەر شانم، دڵداری کۆیی نەوچوو زیلاوم، پەردەی تەریکی خستە سەر چاوم، کوا حاجی قادر کوانێ بەدرخان؟ کوا بڕۆ بڕۆ و دەبدەبەی بابان، کوا سار سوارەی شەمزین، کوا زەندی دلێر، کوانێ ئاردەڵان چەشنی نەڕەشێر؟ کوا دکتۆر فوئاد شێری بە نامووس، کوا ئەمین زەکی لاوی مێژوونووس، کوانێ شێخ مەعرووف خاوەنی دوو باڵ، یەک عیلمی زاهیر یەکێ عیلمی حاڵ؟ کوان علی و ناری و کوردی و مەولەوی کوانێ بێ توشی مەلای مەسنەوی کوا مەلای عاشق لە بێ سارانم کوا حەمدی نەوەی ساحێب قڕانم وە نیە کوردستان ئەوەڵ جاری بێ تەنها شاعری بە خەساری بێ. بەڵام پیرەمێرد ئێشی گرانە چون خاڵەی دەستەی گشت شاعیرانە بیری دڵ جوان پیری دڵ جوان قەڵەم جوان ئمڕۆ خەم خۆری دەسەی بێ کەسان ئمڕۆ جێماوی کۆچی ئەمین زەکی ئمڕۆ دوا قەترەی شاعیر یەکی یەکی ئمڕۆ ئاگری وەجاخی خانەدانم ڕۆ دڵسۆزی هۆز و نیشتیمانم ڕۆ قەڵەم نۆبەتە بێرە دەست و برد بنووسە مێژوو بۆ مامۆستای کورد قەڵەم مەردانە هاتە سەر جەولان لەسەر ڕووی قاقەز گەوهەری ڕژان بە پیتی ئەبجەد هاتە گفتوگۆ مامۆستای کورد و خاوەن ژینم ڕۆ هەزار و سێ سەد و شەست و نۆ کۆچی لەگەڵ گردی سەیوان ئەی گردی سەیوان شاری خامۆشان ئارامگای کۆڕی بلوری پۆشان نۆ هەوارگەی خێڵ دەستەی بابانی کوێستانی کۆچی نەوجەوانانی کاروان بەزگەی بەرز قافڵەی لاوانی گلۆ دەرەی کۆچ میر و گاوانی کاتێ گوڵ ئەکا ئەرخەوانەکانت کاتێ گوڵ ئەکا ئەرخەوانەکەت سەوزەکاتە بەر خاکە جوانەکەت ئەڕازێیتەوە بە گوڵی زەرد و شین چەن من و بولبول دێنیتە گرین بووکی ڕازاوەی دەسکاری خوای لە پێش چاو منە بێ وێنە و تەنیایی کوێستانەکانمان هەر چەن کە جوانن ئێلاخی کۆچی جاف و گۆرانن پاییز خێڵە و خوار گشت چۆڵ و هۆڵن جێگەی بایەق و شهوارگەی چۆڵن تۆ کە هەر لاوێ کۆچی کرد بۆ لات ئیتر نابینرێ لە ڕووی سەر بیسات دەستی گەییە تۆ هەر کۆچ هەر خێڵێ قەت دڵی نایێ تۆ بە جێ بێڵێ هەوات هێن خۆشە لە ڕووی سەر زەمین دانیشتووانت بە کراسێ ئەژین بەڵام نازانم لە کێ و شاری بینا کردەی دەس کام شەهرە یاری؟ ئەوەڵ جار کێ بوو کۆچی کردە لات؟ بووی بە ماڵی کێ تا واتە لێ هات؟ ڕاستم پێ بێژە مەنزڵ گای یاران سەیرەنگای گەشتی سوبح و ئێواران جوابی دایەوە گردی دەروون پڕ بە چەشنی سەدەف پڕ لە دانەی دڕ. وتی، ئەی قانع گرت دی لاشارم بە سەیوان مەشهوور لە عام دیارم. ئیبراهیم پاشا لە قەڵاچوالان بۆ گوێزانەوە هیمەتی نواند. ئەوسا پێتەختیان قەڵاچوالان بوو، قەڵاچوالانیش زۆر تەنگەڵان بوو. تاریخ هەزار و یەک سەد و نەوەد لەگەڵ نۆ ڕابووردبوو لە هیجرەت ئەحمەد. دەشتی مەڵکەندی دەشتێکی پان بوو، جێی جلیدبازی سوارەی مەیدان بوو. دەشتی مەڵکەندی بۆ خۆی کرد بە شار، تیایا دروست کرد قەیسەری و بازاڕ. لەم جێگا سەرا سەرای دامەزران، ڕازانی و زۆر شیرین و جوان، پاچیان دا لە خاک بۆ خەنەک سەرا. بە دەم پاچەوە مۆرێک هەڵکەنرا. نواڕیان مۆری سلێمان ناوە ئاخۆ چەند ساڵە لە خاکا ماوە ئەو ڕۆژە کەوا مۆر دۆزرایەوە لە مەجلیس پاشا کە خوێنرایەوە حەرەمی پاشا کەوتە مناڵبوون کوڕێکی بینی وەک شووشەی ئاڵتوون پاشا کوڕەکەی ناو نا سولەیمان وتی ئەم مۆرە نگینە بۆمان چونکە مۆرەکەی بنگین زانی شاریشی ناو نا بە سولەیمانی لەو ساوە منیش گۆڕخانەی شارم هەوارگەی لاوی زرنگ و هوشیارم. چەند شێخی ڕاستی چەند عالمی دین چەند شۆڕە سواران خاوەن ئەسپ و زین، چەند پاڵەوانان کڵاو خود لەسەر چەند ڕم وەشێنان چەند دەست بە خەنجەر چەند گەورە کچان خاوەن کچی خان چەند گەورە کچان خانی کچی خان چەند کوڕی لاوچاک شێری ڕووی مەیدان چەند گەنجی تازەی دونیا نەخواردوو چەند گرێی دڵی لاوانی خوێنگەرم چەند لەنجەولاری کچانی پڕ شەرم چەند شاعیری هۆز تەبیعەت ڕەوان ساف و بێ گرێ وەک ئاوی سیروان چەندە فەیلەسوف چەند ئەدیبی چاک چەند قەڵەموەشێن نەترس و بێ باک یەک یەک لەلای من جەماتیان جەمە قانع بەڕاستی هەر تۆمان کەمە. حاجی تۆفیق بەگ مامۆسای کوردان پیرەمێرد مەشهوور لە ناو هاوفەردان فایقی زێوەر دوا کۆچی یاران هەموو لای منن پۆلی ناوداران ئەرخەوانەکەم بۆیە وا سوورە نموونەی خوێنی لاوی مەغروورە هەر ساڵی جارێک تارا ئەپۆشێ خوێنی شەهیدە لە خاک ئەجۆشێ یانێ ها خەڵکە خوێنمان ون مەکەن باوەڕ بە گەزاف دڵ دوژمن مەکەن. لەگەڵ شاری خورماڵ ئەی شاری خورماڵ دەس کاری شاهان یادگاری دەور حیشمەت پەناهان خەزێنەی مێژوو بۆ کوردەواری نیشانەت دیارە کە کۆنە شاری ئەم حەوشەو حەسار ئەم دیوارانە ئەم بورج و قولەی سەر کۆسارانە ئەم ڕیزی بازاڕ زەمانەی قەدیم ئەم گەچکاریە بە ساغ و سەلیم ئەم شورای قایم هەتا پۆپەی شاخ ئەم ئاساری زەڵم تەقسیماتی باخ ئەم ئەشکەوتانە کە هەڵکەنراون ئێستە چۆڵ و هۆڵ لە خێو جێ ماون دیارە کە جێگەی شەهریاران بووی وا مەندەی دەوران ڕۆزگاران بووی من سوێنت ئەدەم بە قوڵینگی فەرهاد بە کوورەی کاوە بە ڕەنجی قوباد کێ تۆی بینا کرد کێ تۆی کرد بە شار کێ لە گێتی دا ناوی نا خوڵمار ئەمە چەن ساڵە کەوا وێرانی لە من خراپتر زەدەی زەمانی کام ڕەشەبای سەخت جەوری بێگانە خاپووری کردی بووی بە وێرانە کام هێزی دوژمن بەربادی کردی کام پەنجەی ستەم لە ناوی بردی کام گێژەڵووکەی چەرخی چەپکردار کام دەردی دەوران لە ڕووی ڕۆژگار کام هێرشی شەڕ کام لەشکری جەنگ کام هجوومی زۆر شەوی شەوەزەنگ کام تیر کام کەوان کام گورزی گران کام دەس کام بازوو کام سەر دلێران قوڕی دا بە چاو و کوردەواری دا قوڕی دا بە چاو و کوردەواری دا کوشتی لە ژێر بوردەباری دا. وەڵام، هەژاری مەزڵووم مەجنوونی بێلەیل لە من خراپتر دەروون لە خەمکەیل کە لە سیامێوە پادشای کوردان قوبادی فەیروز هاتە ڕووی مەیدان شارەزووری کرد بە مەڵبەندی خۆی خەرجی جوانڕۆش ئەهاتەوە بۆی تەختی هەورامان هەتا ژاوەڕۆ کوێستانی لهۆن هەتا گاوەڕۆ ئەترافی سنە هەتا بەرانان سەرشێوی سەقز دەشتی مەریوان ئەمانیە تەواو هێنایە ژێردەس بوو بە ئەمیرێ گۆی نەدا بە کەس لە خوتبەی جومعە ناوی خوێنراوە دەروازەی شادی بۆ کورد کراوە لە سیامێوەوە گوێزایەوە خورماڵ لە سیامێوەوە گوێزایە و خوڵمار بۆ پێتەختی خۆی چاک کردی بەشار حەسارەی کێشا بە دەوری شارە قەڵا و قەڵاچە لە ژوور و خوارە بەرزی حەسارەی شەش مەتری تەواو بە گەچ و جاڕ و بەردی تاشراو هەر بەین دوو گوریس قوللەیەک دیارە بۆ پاراستنی چواردەورەی شارە. خێزانی پاشا لەبەر ئاوی سارد لە چاوگەی زەڵمە ڕایان ئەبوارد. ئەو شاخ و داخە، ئەو کەژ و کێوە، کە ئەڵێی جێگای جنۆکە و خێوە، کردیان بە خانوو و باڵەخانەی جوان. نزیک بوو تەلار بگاتە ئاسمان. نازانم وەستا چۆن ڕاوەستاوە. بەو شاخە سافۆ بەردی داناوە لە دەوری سورخاب تا خان ئەحمەد خان لە شاری زەڵمە بوون بە حوکمڕان، بنچینەی نەژاد تایەفەی بابان ئەچنەسە ڕەگەز بابا ئەردەڵان. ئەم دوو تایەفە هەردوو هەر یەک بوون خاوەن قەڵەم و خاوەنی چەک بوون بە واتەی مێژوو تەواو کوردستان موڵکی بابانە و بابا ئەردەڵان. خۆزگەی قانع خۆزگە من ڕۆژێ ئەبووم بە مەمور ئەهاتن بۆ لام نزیک تا لە دوور ئیشیان پێ مەبوو لە چاک و خراپ ڕام ئەکێشانە پای حەق و حیساب ئاخۆ ناوچاوم لە کەس گرژ ئەکرد دەستی تەماعم بۆ هیچ کەس ئەبرد یا ئەم وتەمە هەژارەی هۆزە لە من زیاتر دڵسۆزی کۆزە بەهۆی چوار واوە منیش پیاوم دانیشتووی کورسی و خاوەنی ناوم هەژاری خۆمە با نەیفەوتێنم بە خوت و خۆڕایی دڵی نەشکێنم گەر ئیش کەین بۆ یەک گەورە تا بچووک ئەگەینە هەوار زۆر بە سەهل و سووک. خۆزگە من حاجی یان توجارە بووم ئاشنای لادێ و خەڵکی شارە بووم، کوتاڵ و چایی و شەکر بە فەردە ئەمفرۆش بە خەڵک بە هۆقە و یەردە ئاخۆ هۆقەکەم قورسە بوو یا سووک تەنەکەی دەخڵم گەورە یا بچووک مترم ڕووسووری لای یەزدانە بوو ئایەرەم تەواو یا نوقسانە بوو ئەگەر هەژارێ باوەڕی بوو پێم چیتم پێ ئەدا بە نرخی کرێم ئەموت بەو کەمە کە چوومە ناوی نەم خەمڵەتانووی چاکم پێ داوی قەسەم بەو قوڵفەی دەستم پێ گرتووە ماڵی هیچ کەسم بە فێڵ نەبردووە یا ئەموت ئەمە هاوخوێنی خۆمە ئەگەر پینەچی یا وەکوو دۆمە هەردوو هاوزمان هەردوو هاودینین هەردوو زایندەی یەک سەرزەمینین با نەیخڵەتێنم کۆنە بە تازە قازانجیش خۆشە بەڵام ئەندازە. ئاخ تەبیبە بووم لە خەستەخانە ئەهاتن بۆ لام خۆیش و بێگانە، ئاخ تەبیبە بووم لە خەستەخانە ئەهاتن بۆ لام خوێش و بێگانە بۆ وردبوونەوەی نەخۆشی هەژار قەت وەرمەگرت درهەم و دینار ئەموت بە تادار دەخیل ئیسقاتتە فریای خۆت کەوە ڕۆژی نەجاتتە یا ئەم وتەمە بە بێ پارەیە گیرۆدەی زاڵم زۆر بێ چارەیە چاک وایە کە من دەرمانی بکەم هەتا پێم ئەکرێ هەوڵی بۆ بدەم چون مردنی ئەو و مردنی منە گورزی تەنگانەی جەنگی دوژمنە بە بۆنەی چواری وەهاوە پیاوم ئەگەر ئەو نەبێ کەی خاوەن ناو.